ئەوە چیتە؟ بڕیارمان بەم شێوە بوو فەراداغا پێم لە بزانم مەسلەی ئەو هەوێە چییە؟ هەوێکی بێریڤان ئەو باسی چیەکەیت؟ هەموو حەسار باسی ئەوە دەکات ئاخە دەستۆ بێریڤان حەزەکەی بە هەموو دنیا باسی بکە باشە دیێو هەموو خەڵکە باسی دەکات ئەرێ باشە بێریڤان وا مەزانە ئەو مەسەلەی من دروستم کردووە ئەو شتە بێمانایە هەزاران ساڵە لێرە هەیە ئەگەر ئەگەر ئاغا بیت بەک بیت مناڵە نەبێت خەڵک بەر لە هەموو شتێک بیر لە هەوێ کاتەوە یەک نەزانێت دەڵێ ئاغاکان بەڵێکی خەمبار ۆژنی دووەم دەهێنن ئاوا نییە بێریڤان. ئەی تۆ چۆن بیری لێ دەکەیتەوە فەراداغا؟ من بیر لێش ناکەمەوە بێریڤان. ئەفسانەیەکی کۆن هەیە ڵێ مرۆڤ یەک دڵی هەیە بۆ ئەوەی تەنها یەک کەسێ خۆش بوێت. یەک مێشکی هەیە بۆ ئەوەی تەنها بیر لەو بکاتەوە دوو چاوی هەیە بۆ ئەوی دوو کەس ببینێت ئەی دوو دەست ئەوان بۆچین بۆ دەستداهێنان بە دوو کەس لە ڕاستیا بێدان بۆیە بنێم کە لەو بەشەی ئەفسانەکە بێماناییەک هەیە ئێ ینی قسەکە پوچە تەنها نین تێناگەم یەکێ بە دوامانەوە وا دیارەیە یاریمان لەگەڵا بکە لێخڕە تۆ لێخڕە ماوەستە خوا قبوڵی کا سەلامەت بیت هیچ شتێ بێزاری کردویت؟ بەڵێ ئەمێ تۆزی قسە بکەین پورێ بە هەڵە لێم تێمەگە کوڕم بێریڤان کچی منیشە بەڵام ناچارین ناچاری چین پوری ئەتوێ بێریڤان بەر لەوەی بمرێت بینێژین تۆ تەنها نیت تۆ ئاغای ئەم بنەماڵەیت فەرهاد ئاغایت هەزاران کەس لە پشتن ناکرێ حیساب بۆوان نەکەیت و بژیت دووجار ڕۆبەڕۆی مردن بوومەوە هەردوو جار بێریڤان ڕزگاری کردم لەسە حسابی گیانی خۆی وام لێکەیت بەم شێوە قەرزەکەی خۆمی بەمەوە بەوەی ژنی بەسەرا بێنم؟ بێریڤان ژنێکی مەردە هەر وا دەمێنێ کەس ناڵێ دەست لە خۆشویستنی ئەو هەڵگرە یانی پێمەڵەن ژنی بەسەرا بێنە بێ خۆشەویستی مناڵک دروست بکە دواتر دانی شەو و تام لە ئاغابوون وەرگرە ئەوەندە ئاسان نیە فەرهات. بەڵێ فەرموو تەواو کە لەگەت جیرا بیهێنەوە مناڵەکەی لە سەربان کەوتۆتە خوار تەنها دەستێکی شکاوە ئەڵێ مناڵ گرنگە بەڵام ڕۆژانە مناڵ لە سەربانەکەوێ ئەگەر مناڵەوە نەگرنگ بێ ئەیکوا دایک و باوکیان ماندوو نەبن. سەلامەت بی کچم. وای جان دەتوانم ماتیکەم بێگومانە توانێت لە مێدیاد ئافرەتێک هەبوو منیان برد بۆ لای ئەو ئەوم نەڕین لە باوشدا یەکەم لە سایی خوا دوایی لە سای و ئافرەتە بوو بژورەکەی تر دەسڕینەوە دەسڕینەوە دەسڕینەوە خان زۆر ماندوو بوو دە باشە جانەکەم وەرە باوەشم ئۆ گولار خان بڵە جانەکەم باکم دەڵێ ڕۆژێک چاک دەبیتەوە بەڵام هیچ شتێک نەگۆڕاوە ناڕەحەت مەبە هەر تۆ نی بە تەنیا چەندین کەس هەیە وەک تۆ وان. دەزانم. بەڵام هەمووشیان نارەحەت نین. هیوایان تیایە زۆر لەو کەسانە بەختەوەرترن کە دەست و قاچان ساغە. ئەوە چۆن دەبێ؟ چونکە ئەقلیان باشە، دڵیان باشە، حەزیان لە ژیان و خۆشییە. لە کاتێکدا کە دەشزانن چاکیش نابنەوە. بەڵێ دەشزانم چاک نابنەوە یانی من هیچی تر وەک جارانم لێ نایەتەوە باشە شتە خراپانت لە یادە کە لێ ڕوویاندا کامەشت گول یارخان ئەها چەکراکێشانەکە کە هەموو هات و هاواران دەکرد لە یادمە ئەو شتە خراپانی ڕوویاندا هەموو چەند کەسێکی ساخ کردیان ئەوە یانی چی گول یارخان ئەوە چە چاک دەبێتەوە باوکی بەڵێنی پێداوە ئەوە لە مێشکت دانێ. بێگومان هەڵبەت چاک دەبێتەوە. من دەموێست بڵێم. ئەو قسانە بۆ خۆت هەڵگرە. فیلیس چاک دەبێتەوە. چاک دەبێتەوە تێگەیشتیت؟ تەواو ئیتر. چی بڵێم کفتەش لەگەڵیا دروست کە و تەواو. فەرهاد وەرە ژوورە پورێ تۆ وەرە ئێرە فەرهاد ئاگادار بە ئەنجومەنی ئەشیرەت کۆ دەبێتەوە بۆچی؟ ویستم پێت بڵم بەڵام تۆ گوێت پێ نەدا ئەوە بابەتێکی گرینگە و ئەبێ چارەسەر بکرێ. ئەوە یەکەی شتێکی کە لە ڕەقیە پورێ. هەر کاتێک بمەوێ ئەنجومەنی عەشیرەت کۆ دەکەمەوە. داب و نەریتمان ئەو مافەیان پێ داوم. بێریڤان شایەنی ئەوە نییە. بزانە منیش ئافرەتم. وەکوو ئافرەتێک بۆ بێریڤان دڵم خوێنی لێ دێ. بەڵام بۆ بەردەوامیی نەوەکانمان و سەلامەتیی عەشیرەتەکەمان پێویستیمان بە زیاتر لە دڵی ئافرەتەکەیە فەرهاد. زۆر زیاتر. پورێ. تکال لێکەم پورێ. تۆ چەندین ساڵە دژی شەڕ بوویت. ڕاستە دژی بووم. ئێستا شەڕەکە مێنە ناو ژووری نووسنی من. ئەمە لەگەڵ بێریڤان ناکەم. کاری تۆیە شەڕی ماڵی خۆ چارەسەر بکەیت. ئەمە لەگەڵ بێریڤان ناکەم. ئیتر تەواو قسەی من و تۆ کۆتایی پێ هات لەمەو پاش ئەوە کاری ئەنجمەنی عەشیرەتە تەواو ئەرێوە چ حاڵێکە ئەرێ ئێوە حەقتان بە ژیان و خێزانی من چییە؟ من چۆن توش بووم بە دەزەمانەوە خاڵە خۆت ناڕەحەتەکەی بەڵام حەقیەوانە ئەبێ وابێ ئەبێ قبولی بکەیت. ئەمە شتێکی خراپ نییە. ئەمە کەڵکی نییە. Thank you. پێم گوت باشە بۆ ئاژەڵ فرۆشتنەکە تۆزێک لەسەر دۆستم بەڵام ئەمە ئاسەوارە گوتم دەست بەجێ پارەکەی بدەن ئەگەر نائیدێن بەیەکەی شتر تۆ لە کارەکە زانی ڕەشیت خۆ لە بەلا شاو بەشی لەگەڵ تۆ ناکەم بزانە شارەزاشی لەگەڵ خۆیە ناوە بابزانین سیڵێن ئەها پارچەکان لێک زیاد دەکاتەوە وا دیارە لی دەزانێ ئەم شەو ئەستێرەکان زۆر درەوشاون ئەدرەوشێن و دە ئەمرکن هاوینی ئەمساڵ درێژ ئەبێ درێژ و گەرم پورت ئەنجومەنی عشیرەت کۆ ئەکاتەوە؟ پێم وت کۆیان نەکاتەوە گەر بێوێک ئەنجومەن کۆ بکاتەوە یعنی گەرکە لە ڕاقی بکات کۆیان بکاتەوە ئەو کاتە چی ئەەکەیت؟ لەگەڵ تۆیا بەیەکەوە ڕۆین. ئەو گولیارە مێشکی فیلستێک دەدات. کچەکەت شێت دەکات پێی دەڵێت تۆ چاک نابیتەوە چاک نابێتەوە گولیار وای پێڵێ بەگوێی خۆم گوێم لێ بوو ژیان لە بەرچاوی ڕەش دەکات لە کۆتایی چیرۆکەکە ئاوای لێ دێ. ئەخچم دەبێت کۆتایی ئاوا بێ ئێمە چی بکەم جانەکەم چیرۆکەکەوە زۆر سەیرە گولیار خان. زۆر خۆشم دەوێت گولیار منش خان. خۆشم دەوێت جانەکەم زۆرتان زەحمەت کێشا کە تا ئێرە هاتوون ئاغاکان. بە قەبووڵ کردنی داوەتەکەمان ئێمەتان بەختەوەر کرد زۆر. ئێوە وەک پیاوماقوڵانی ئەشیرەت هەموو کاتێ لە پشتمان بوون و یارمەتی دەرمان بوون لە کاتە ناخۆشەکاندا. ئێستا دیسان کاتی هاوکاری کردنتانە ئاغاکان. کاتێکە کە پێویستیمان بە حیکمەت و شارەزایی و بیر و باوەڕەکانتانە. هیوامان بە ئێوەیە. بەردەوامی دان بە ژیان لە هەموو شتێک گرنگترە وە چەنانەوە لە ئاینیش باس دەکرێت. عەشیرەتیش وەک مرۆڤە گەر بەسەر بمێننەوە دەمرن. ئاغایەک کە مناڵی نەبێ مانای ئەوەیە بە دەستی خۆی عەشیرەتەکە لە ناو دەبات. نازانم کاک فەرهاد بیرت لەوە کردۆتەوە؟ لا ئێمە کاری ئافرەت منداڵ دروستکردنە. خێزانی بێ منداڵ وەک زەویەکی شەق بووایە گەر چارەی بۆ نەدۆزیتەوە. عەشیرەت ڕێکخستنە ئاغاکان من باوەڕم وایە ڕێکخستن نابێت خزمەتی مرۆڤایەتی بکە ئەگەر مرۆڤ خزمەتی ڕێکخستن بکە مانای کۆیلەبوونە کۆیلەبوونێکی وە کە خۆشی ئاگاداری نەبێ. ئەزانم هەمووتان نیەتتان پاکە. ئێستا شتێکی بچووکتان پێ ئەڵێم. من لەگەڵ خێزانەکەم بەختەوەرم. منیش ئەمەوێ مناڵم ببێ. ئەمەوێ ببمە باوک. بەڵام نەک بۆ دڵخۆشبوونی عەشرەت. ئەگینا منیش ئەبمە کۆیلەی عەشرەت. من کۆیلە نابم ئاغاکان. ئێمە قسەی خۆمان کرد بەڕێزان ئەوەی لە دەستمان هات و بەبیرمان هات تۆ چی دەڵێی وەستا شیار. بەڵێ وەستا شیار با گوێمان لە تۆش بێ. وەک دەزانن من ئاسنگەرم هەموو ژیانم لەبەردەم ئاگر بەڕێکرد چاوەکانم بەردەوام ئاگری بینی دەمەوێ بڵێم. مێشکی من لە ئاگر زیاتر بیری لە هیچ نەکردوتەوە بڵێسەی ئاگر نەرمە هەر لە بەردەمتە بەڵام ناتوانانی دەستی لێ بدەیت ناتوانانی بیگریت ئەژینا هەر دەستت بەڵکە هەموو جیهان وێران دەکات هەمان ئەو بڵێسانە ئەو ئاسنە ڕقە دەتوێنێتەوە وەک فرات چیاکان دەبڕێ و نایان هێڵێ ئەی ئاگری خۆشەویستی ئاغاکان ئەو چی دەکات دەزانن؟ وتتان لە دابونەریت دەرچوونە ڕاستە دەرچوونە بەڵام عاشق عاشق لە دڵەوە دەردەچێ ئەو ئەو دەرچوونێکی ئەوەندە گەورە و سەیرە هیچ دابونەریتێک لە حەقی نایەت تەنها دەبێ ڕێز لێ بگیرێت وەک ئەو ڕێزەی کە ئاسنی تواوە لە ئاگر دەگرێت ڕێز تەنها ڕێز بەڕیاریاندا. سەیرکە بێریڤان بە هەڵە لێم تێمەگە تۆ لە کچی خۆم بۆم فەڕستریت گەر بزانم سوودی دەبێ ژیانی خۆم پێشکەش دەکەم تا کوڕێکت بێ ئەمە خەتای کەس نییە تەنیا خەتای قەدەرە لە نێوان وشەکاندا ئامرازی لێکدەر هەیە. ئەم ئامرازی لێکدەرانە دوو وشە بە یەکەوە دەبەستێتەوە تا مانای تاوە بەدەستەوە بدەن. تا ئێرە تێگەیشتی؟ گولیار. ئەتوانین کەمێک قسە بکەین؟ هەڵبەتە. فلیز ماوەیەکی درێژە ئەوەندە دڵخۆش نەبووە خۆشحاڵم منیش دڵخۆشم زۆر باشە بۆ هەردووکمان باش بوو گولیار ئەوەی ڕوویدا زۆر ناڕەحەتی کردم گەر خاڵم نەبوایە و ئەحسانەوە باشی بواە ئێستا هەردووک تا مردبوون نامەوێت زیانت پێ بگات من سرم سوورماوە هیچ تێناگەم من مافیەفەم هەیە لە دەرەوە هەرچۆن بێ و لەگەڵ هەرکێ بە قسە بکەم لەوانەیە بەڵام خەلیل دوژمنی ئێمەیە دەبێ ئاگادار بیت. لە کوێ خەلیل دەناسیت؟ لە ئیستانبوڵ لە یەک زانکۆ دەمانخوێند. هاوڕێیەکی چاکە. گولێر، لەمەودوا کە ئەڕۆیتە دەرەوە هەر ئەبێ پاسەوان لەگەڵ خۆت ببەیت. ببورە ئەبێ وابێ لە دەستیان ڕام کرد خۆم هەشاردا کەچی لە دواوە یوسف میلی لێم نابەوە دەزانی چی دەمتوانی بەرەنگاریان بم بۆ ئی بۆ ئاپۆ یارمەتی بدەن. کاک قودرەت نور حیات خان گەیشت باشە. ڕۆڵە گیان گیانەکەم کچە جوانەکەم تەمبیرم دەکردیت گیانی من. سڵاو گوێم لێ بوو ئەوەی براکەت خۆتان خۆش ئێوە خۆش بن چاوەڕێم نەدەکرد لێرە بتبینم قدرەت وازمان لێ نایەنێ ئەرێ دە تۆش لەیا دڵمان زۆر خۆش بوو قەت بەڵا لە کۆڵمان نابەوە لە هیچ شتێک ناترسم بەڵام لەو دەترسم ڕاست باوەرە لەگەڵم با بێدەنگ بابە گیان وتت لە میدیا جنێکەیە لە یادتە بەڵێ بەکر کاهیات تۆش وەرە بەڵێ فەرمۆ هەر لەوێ ماوە هەرە بەر لەوێ ئامادە قابل بۆ چۆڕوە بم بەنە لای بێگومان دەتبین خانم بەڵام دەبێ بە کاکفرات بڵێن واز لەوە بێنە جارێ ئەوەی من ئێڵێم بەسەر چاو خانم بەیانی زوو بەڕێ ئەکەوین خۆتان ئامادە بکەن. تۆ خەمت نەبێ. فلیس لەگەڵ خۆم دەبم قدرەت ئەمە لە مێشکت دەربێنە لە لای تۆ پارێزراو نییە بەسەر حەساریاندادا ئێرە پارێزراوە بەڵێ دیارە چۆن پارێزراوە لە ناو پیاوی چەکدار منداڵ گەورە نابێ تۆ دەزانی ئەو شتانە چ کاریگەریەکیان لەسەر منداڵ دەبێت لێرە دڵخۆشە تۆ کوا دەزانی دڵخۆشی چییە تەناشتەکە دەزانی تێکدانە بەردەوام بە ناخت بەتاڵکە ئەگەر کەمێک گوێ لێگربام زۆر نا تۆزێک فلیس و ژێم نەهامەتێ نەدەبوو تا ئێستا پێت نەدەگوت بەڵام بەردەوام منت تاوانبار کرد لەم ڕووداوە تۆش تاوانباریت ئاگاداری کچەکە بوایت و دەستت بەرنەدابا سەرخۆش بوویت کچەکەم دەبەم و دەڕۆم ناتوانانی بیبیت کەواتە منیش لێرە دەمێنمەوە کچەکەم جێ نایڵم ماڵێکی زۆر خۆشت هەیە. لەو شوێنە ناچێت کە تۆ لێی دەژی بەڵام هەر خراپ نییە. ئەوە دەڵێی چی؟ بۆی خانوێکی وام هەبێ هەموو شتێک دەکەم. گوڵبارجان پێویست ناکە هیچ بکەیت ئێرە ماڵی خۆتە هەر کاتی بتێ وەرە بمێنەرەوە. منیش زۆربەی کا هەست بە تەنایی دەکەم. سپاس. ئیستانبول جێبێڵی و لورێرە بژی هەستێکی چۆنە؟ ئێرە زۆر خۆشە لێرە ڕاهاتووم پێم خۆش من کە منداڵ بۆم بنەماڵەکە مردینان جێهێشت بەڵام خۆ ئەسلێ من شەری ئێرەیە ڕاستە پورت و مردی خوشکیش لێرە بوون لە کەسڵ تەپە بوون وەنیە وایە خوشکە زاکانشم لێرن دەبێ ڕۆژێک سەردانیوانش بکەم ئێ چی بوو ئەو ڕۆژە خەلیلت بینی؟ پێت سیر نەبوو؟ ڕاستە هەندێک قسەمان کردی تر دەربانەی ڕۆژانی جاران و ئەوە ئێ ئینجا ئینجا هیچی تر ئەی هاوڕێی کۆنمان خەلیل چەند جارێک منیش بینیم هەسە قسەیەکمان کرد دەزانی ئەوەندە هەوڵی دەدا کە هیچ باسی تۆ نەکات ئەو کاتەزانم کارگز نەیتوانێت تۆ لە یاد بکات دەتوانم تۆزەک دەنگی میزیکەکە زیات بێگومان دەی ڕاستیم پێ بڵێ بۆ خەلیل هاتوێتە ماردین ناجانا بۆوە نەبوو تۆزێک ناچار بووم بێم دەزانی بەێ بەڕاستی زۆر پێم ناخۆش بوو ڕەشید لێرەیە دەزانی؟ ئاتوش کوڕێکی چاکە بەڵام با لێم دوور بێ چی بڵێم ڕۆژێک لە ئستانبول ڕۆژێک لە سوورێکی گەورە گران هەیە کەسیەوە لە هۆتێل دەمێنێتەوە ژیانی و زۆر جیاوازە ئەی هاوار لاقل تێکدان زیاتر هیچ سوودی نییە بێرڤان ئەها و جۆلاسانەمان چاند لەیاتە سەری نەگرت ئەو هەموو پەینەمان پیا کرد دەرمانمان لێە هەموو شتێکمان کرد بڵێم چی نەگرت و نەگرت کە نەبوو نابێتر ئەزانی بیرم لە چی ئەکردەوە؟ لە چی؟ تۆ ژنێکی ترت هێناوە ئێ؟ ئینجا نامەوێ شتی تر وا ڕووبدات بەڵام ئەوانەی بەسەر مندا هات هەمووی بەسەر ئەو ژنە بهاتایە ئینجا دەبوو ژنێکی تر بێنیت. ئینجا من ژنی دووەمی تو بوومایە. بەڕاستی پێت خۆشە بوو؟ نەخێر نەمدەویست. ئەگەر پێویست بکە ڕۆنە دەرەوەی وڵات تەنانەت ئەمریکاش بێت ئەمەوێ بڕۆمە لای ئەو ژنە قسەی پڕ بۆچ مەکە شتیوان نابێت ڕێگا نایم ئەو خەنجەرە کۆنە کە هێما و شەرەفی بنەماڵەکەمانە بەسەر کورتانی گوێدرێژەکەوە لە بازار ژێردراوە و بۆتە مایەی گاڵتەجاڕی خەڵکی بازار ئەمە بۆتە لەکەیەک بۆ بنەماڵەکەمان ئاغاکەمان یهانە کراوە دەبێ بە زووترین کات چارەیەک بۆ ئەم کێشەیە بدۆزینەوە. خەڵکی بازار ئەم کردارە بە کەمکردنەوە لە گەورەی ئاغاکەمان دەزانن. بۆ پارێزگاریکردن لە شەرەفی بنەماڵەکەمان لێرە کۆبووینەتەوە. ئای ئاغاکەمان چی دەڵێت؟ پارێزگاری لە شەرەفی عشیرەتەکەمان کاری منە. لێم گەڕێن با خۆم چارەسەری ئەمە بکەم. ئەمشەو مانگ پڕە هێتە بیرت کەم ناڵون گاڵتەت پێمە کرد مانگ لە مشتا بگریت و بیخیتە ناو گیرفانەکەتەوە و کە بخەوید یەکسەر پارە زۆرە بێ ناو گیرفانت ئەمەم هیچ بیر نەچوو هەمیشە لە یادمە ئەو کەسی لێ هات گولیار گولیار هیچ لەوێ لای قدرەت هێشتا بێگومان پێشە ناخۆشە هاوایە یەکترە بینن هەنێ جار ئێ بڕۆبی نێرە وێرە ئێرە وێرە مناڵ ئاودانە وەستا پێم بڵێ ئەم ئاگرا ئەم ئاگرە هیچ دانامرکێ دڵ خۆشەویستی لە یاد دەکات ڕەشەبا ڕەشەبا هەڵکردنی لە یاد دەکات یان ڕۆژ هەڵهاتنی ئەی زڵم ئەی یاخی بوون ئاگر قەت ماندوو نابێ قەت لەکار ناکەوێ. ئەمە نەفەسی ئیسرافیلە ڕۆڵە. ڕەشەبای هەرێمی خۆشەویستیە ئەمە دەرمانی دڵە ماندوەکانە. شتێکە پێڵم بەڵام پێ مەکەنە جارێکیان لێرە کەوتمە زانی ئەلێرە بزانە لەوێ کەوتمە بندار قەیسیەکە چۆن ئێمە جاران لە سەربانە خەوتین خالی لەو کات بچوک بوو هەڵبەت بۆ ئەوەی نەکەوێت لە نێوان خۆمان نامان خەوان ئیتر باوکم دایکم لێ خەلیل منیش لەو بەرە نووسم ئاوا کە خەوتبووم ئەتوانین بڕیت دەست خۆش ئەرێ زۆر خۆشە هەموو جارێ بمهێنە ئێرە بۆ نا هەر کاتێک حەز بکەیت بەڵام باجار بە دوای دوو بشکە بگەڕێن تۆوەرە ئەو ناوە من شارەزای دوو پشکم خۆگەر نزیکی نەکەیتەوە پێتەوە نادا ئەگەر باڵەش لەسەری دانەنیشیت هیچ شتێ ناکە هەموو کات کە ئێمە ئێرە باوکم بیریێتەوە زۆر حەزی لەو شوێنی تۆ بوو لەویا دانیشت و قاوەیە خواردەوە و منی لە کۆشی خۆی دانا و باسی ڕۆژانی جەنگی بۆ کردم وەرە بەلام دەی دەی با بڕۆین بەسەر چیا بکەون